بڵێیت کە ڕەتێکی تر ئەو کچەی پرتەقاڵە ببینمەوە لەوانەیە قەت نەیبینمەوە چونکە ڕێی تێچێت ماڵیان لە شوێنێکی تریەم وڵاتەیە بێت و هەروە بە سەردانێکی بچکۆلە هاتبێتە ئۆسڵۆ وام لێهاتبوو کە لە ناو شارا چاوم بە ترامی فرۆگنەرەکە و لە پەنجەرەکانیەوە بە وردی تەماشای خەڵکانی ناوەوەیم ئەکرد تەنها بۆوەی بزانم کچەی پرتەقاڵی تێدایە یان نا چەندەها جار ئەوەم کرد بەڵام قەد ئەو کچەم نەبینیەوە دواتر ئێوارانیشە چوومە ناوچەی فڕۆگنار، هەموو کەڕەتێکیش کە لە ناوەوە چاوم بە شتێکی زەرد یا نارنجییە کەوت، لە دڵی خۆمام وت، خۆیەتی، ئەوەتا ئێستا کە دیسان ئەیبینمەوە. بەڵام چاوەڕوانییەکانم زۆر بوون، لەبەرئەوە نائومێدییەکانیشم بە هەمان شێوە زیاد لە ڕادەبوون. چەند ڕۆژێک و چەند هەفتەیەک تێپەڕین پێشنیوەڕۆی ڕۆژێکی دووشەممە خۆم کرد بە قاوەخانەکەی کارلیۆهاندا من و هەندێک لە هاوڕەکانی کۆلێژەکەم هەمیشە لەو قاوەخانەیەدا کۆ دەبووینەوە هەرەوەندە پێم خستە ناو قاوەخانەکەوە یەکسەر لە شوێنی خۆماچەقیم و نیو هەنگاوێک هاتمە دواوە کچەی پرتەقاڵ لەوێ دانیشت بوو ئەو قەت نەهاتوە و قاوەخانەیە بەلایەنی کەمەوە هەرگیز لەو کاتانەدا لەوێ نەبووە کەمنی لێ بووبووم. بەڵام وا لەوێدا دانیشت بوو. کوپێک چای لە بەردەمدا بوو کتێبێکی پڕڕەنگی بەدەستەوە بوو تەماشایە کرد. هەرە دووە دەستێکی نادیار هێناوێتی بۆ قاوەخانەیە و چاوەڕوانی ئەوەیە کە من سەردانێکی بکەم. هێشتا هەر هەمان قمسەڵە نارنجە کۆنەکەی لەبەرا بوو ئەزانی چیم بینی جۆرج ڕەنگ لە باوەڕم پێ نەکەیت بەڵام لەسەر کۆشی لە نێوان خۆی و مێزەکەی بەردەمیدا زەرفێکی گەورەی کاغەزی دانابوو پڕ بوو لە پرتەقاڵی تەڕوبڕ بە تەواوەتی سەری سوڕماندم سەر لە نوێبینینەوەی کچەی پرتەقاڵ لە هەمان قەمسەڵە نارنجەکەیدا و بینینی زەرفێکی پڕ لە پرتەقاڵ لە باوەشیدا و بە هەمان شێوەی پێشووی وەک بینینی سەرابێک وابوو بەلامەوە لەو کاتەدا ئیدی پرتەقاڵەکانی بوونە کرۆکی ئەو بابەتەی کە هەوڵم دەدا ڕوونی بکەمەوە بەڕاست چ جۆرە پرتەقاڵێکی لە زەرفەکەیا دانابوو بینیم پرتەقاڵەکان هەروەک خۆرە درەوشێنەوە و لەبەر ڕەنگە ئاڵتونیەکەیان حەزمە کرد چاوم هەڵبگوڵۆفم ڕەنگێکی زەباوی ئاڵتونیان لێ درەوشایەوە و بە هیچ جۆرێک لەو پرتەقاڵانە نەهاچوون کە لەوە پێشببینی بووم ڕاستە توێکڵیان پێوە بوو بەڵام لەگەڵەوەشدا هەر بە بۆ نەمزانی چەند تەڕوو بڕن بارحاڵ سوورم زانی کە پرتەقاڵی ئاسایی نین باسپایی چوومە ناو قاوەخانەکەەوە و لە دووری چوار پێنج مەتر لە کورسی کچەکەەوە بۆی دانیشتم بەر لەوەی بڕیار بدەم کە چی بکەم و چی نەکەم ویستم هەروا دانیشم و تەماشای بکەم دانیشم و چێژ لە بینینی ئەو دیمەنە پڕنهێنیە وەرگرم پێم وانی ئاگای لەو بووبێت کە من لەوێدا بووم بەڵام لە پڕێکە سەری لەسەر کتێبەکەی هەڵگرت و ڕێک تەماشای ناو چاوی کردم بەو شێوەیەش لە قافا گرتمی. چونکە بینیمی کە من هەروا دانیشتبووم و ماوەیەک بوو لێی وردەبوومەوە زۆر لە دڵەوە خەندەیەکی بۆ کردم جۆرج چ خەندەیەک بوو هەرو خەندەیە ئەیتوانی هەموو جیهان بتوێنێتەوە ئەگەر هەموو جیهان ئەو خەندەیەی بدیبایە ئەوە هێندە بەهێزە بوون کە بتوان هەموو شەڕەکانی دنیا بۆ هەستێنن هێندە گوڕیادانێ کە بتوان کۆتایی بە هەموو ناکۆچەکانی سەرم زەویە بهێنن یان هەر هیچ نەبێت بۆ ماوەیەکی دوور و درێژ تەقایانەوەستان لەوێدایدی هیچ چارەیەکم نەبوو. بە هێواشی هەنگاوم بەرەو لای مێزەکەی ناو لەسەر کورسێکی بەتاڵی سەر مێزەکەی دانیشتم لەوا چوو بەلایەوە سروشتی بێ کە لەوێدا دانیشتم لە ڕاستیان نازانم بۆ بەڵام هەر لە خۆمەوە دڵنیا نەبووم لەوەی کە ڕووداوی ناو ترامەکەی بیرما بێت بۆ ماوەی چەند چرکەیەک هەروە بە پێدەنگی دانیشتبووین و تەماشای یەکتریمانە کرد وابزانم حەزیە کرد دەم و دەست لەگەڵ یەکتریا قسە نەکەین بۆ ماوەیەکی دوور و درێژ هەر سەیری ناو چاومیە کرد دڵنیام بۆ ماوەی خولەشێک تەماشای چاوی کردم بەڵام ئەو جارەیان چاوم بۆ نەتروکان بیلویلی چاوەکانیم بینی هەڵە لەرزین لەوە چوو چاوەکانی بڵێت منێ بیر ماوە یان بڵێت منێ بیر نەماوە ئەبواە شکمان شتێکی بگوتایە بەڵام من شڵەژا بووم و هەر خەیاڵم لای ئەو کاتە بوو کە پێکەوە وەک دوو سمۆرەی پڕ لە ژیان بۆ خۆمان بە تەنیا لە دارستانێکی بچکۆلەدا ژیاین ئەو شەیدای ئەوە بوو کە خۆیم لێ بشارێتەوە و منیش ناچار بووم بەردەوام لە قیدارەکان لا بدەم بۆی بیدۆزمەوە هەرەوەندەشکیان بینیەوە یەکسەر خۆی هێڵایە سەر لقێکی تر. بەو شێوەیەش هەمیشە بە سەماکردن لە ناو دارستانەکەدا بەدوایەوە بووم. هەتا ڕۆژێ لە ڕۆژان من خۆم لێ شاردەوە ئەو جایدی نۆبەی ئەو بوو بە دوامە هەڵبقنێ جار جارێگە چوومە سەر ترۆپکی درەختێک یانە ڕۆیشتمە ناو قەوزەکانی خوارەوە و لە پاڵ کۆتەرە دارێکی کۆنا خۆمە شاردەوە و چێژم لە بینینی ئەوە بینی کە بە دوامدا گەڕا سەبری لەبەر بڕابوو لەوا ترسا ئیدی هەرگیز نەمدۆزێتەوە لە ناکاوە شتێک ڕوویدا کار لە ڕووداوی ناو حکایەتەکان هەچوو نەک لە دارستانە پڕگوێزەکەی کاتی خۆیە بەڵکو ڕێک لەوێدا لە ناو قاوەخانەکەی کاڕلیۆهاندا ڕوویدا من دەستی چەپم خستبووە سەر مێزەکە لە پڕێکدا ئەویش دەستی ڕاستی خستە سەر دەستم کتێبەکەشی خستبوو سەر زەرفی پرتەقاڵەکەی هێشتا بە دەستی چەپیشی تون تون زەرفە گەورەکەی گرتبوو وا هاتە بەرچاوم لەوە بترسێت کە لی بسەنم یان پاڵی پێوە بنێم و بکەوێتە سەر زەویەکە چیتر هێندە شەرمم ناکرد هەستم بە جۆرە هێزێکی سار دەکرد کە لە پەنجەکانی ئاوەوە هاتە سەر پەنجەکانم لە دڵی خۆما وتم دیارە شێوە توانایەکی سەر و سروشتی هەیە و هەستی شمە کرد بە شێوەیەک لە شێوەکان پەیوەندێکی بە پرتەقاڵەکانەوە هەیە خۆم بەخۆم وت مەتەڵە مەتەڵێکی سەیر و سەمەرەیە هێندەی نەبرد و چیتر نەمتوانی بەو شێوەی بە بێدەنگی دابنیشم ئاخرە بۆیە چەکمان شتێکی بوت هەیە خۆ ڕەنگە قسەکردن شێوە ناپاکیەک بووبێت لەوانەیە شکاندنی ئەو یاسایانە بووبێت کە کچەی پرتەقاڵ نوێنەرایەتیە کردن بەڵام بار حاڵ هێشتا بەردەوام هەر سەیری ناو چاوی یەکترمانە کردو دواتر وتم تۆ سمۆرەیت لە دوای و قسەم خەندەیەکی زۆر بچکۆ لە گرتی و تون دەستی گوشیم ئەو جا دەستی بەردام و وەک شاژنێک بە خۆی و زەرفە گەورەکەی دەستیەوە هەستایە سەر پێ ئیدی بە نازەوە بەرەو شەقامەکەی دەرەوە کەوتە ڕێ لەو کاتەدا کە ڕۆشت فرمێسکم بە چاویەوە بینی لە شوێنی خۆم وشک بووم واقم وڕما بوو چەند چرکەیەک لەوە بەر کچەی پرتەقاڵ ڕێک بەرامبەرم دانیشتبوو دەستی گرتبووم بەلای منەوە هێشتا بۆنی پرتەقاڵ ناو قاوەخانەکەی تەنی بوو بەڵام ئەو هەستا و بەجێی هێشتم ئەگەر ئەو سەرفە پڕ لە پرتەقاڵی بەدەستەوە نەبوایە ئەوە لەوانەیە بەدەستی خۆحافیزی لێ بکردمایە بەڵام بێگومان ناچار بوو زەرفە گەورەکە بە هەردوو دەستی بگرێت هەر لەبەرەوە بوو کە بەدەست خۆحافیزی لێ نەکردم بەڵام گریا من دوای نەکەوتم جۆرج ئەگەر دوای بکەوتمایە ئەوە یاساکان مەشکان زیاد لە ڕادەون بووبووم هیلاک بووم و لەوەندە زیاتر بەرگەم ناگرت شتێکی یەکجار سەیر و پڕنەهێنی بینی ئەمتوانی بۆ ماوەی چەندین مانگ لەسەری بژیم دەدڵی خۆماموت دڵنیام کە جارێکی تریشەی بینمەوە لەوێدا هەستمە کرد چەند شتێکی بەهێز و هاوکاتیش پڕ لە نەهێنی جڵەوی هەموو شتێکی بەدەستەوە بێ ئەو کچێکی نامۆ بوو لە حکایەتێکی ترەوە هاتبوو لەم یەکەی خۆمان جوانترێک بوو بەڵام توانیبووی خۆی بخاتە ناو ئەم حەقیقەتەی ئێمەوە لەوانەیە لە بەرەوە بوو بێت کە ئەرکێکی گرنگی لەسەر شان بوو بێت ڕەنگە بۆ هاتبێ هەتاکو و لەو شتە ڕزگارمان بکات کاندێک کەس پێڵێن ژیانی ڕۆژانەی قۆڕ. هەتا ئەو کاتەش نەمزانی بوو کە شێوە چالاکیەکی پەیامهێنەری لەو شێوەیە بوونی هەیە من هەر وامەزانی کە تەنها یەک ژیان و یەک حەقیقت بوونی هەیە و تەواو بەڵام هێندەم بۆ دەرکەوت کە بەلایانی کەمەوە دوو جۆر مرۆڤ بوونیان هەیە کچەی پرتەقاڵ و ئێمە بەڵام بۆچی فرمێس چاوانی داگرت بۆچی گریا بیرم دێت لە دڵی خۆماوتم لەوانەیە توانای سەر و سروشتی هەبێت بەڵام بۆچی بینینی پیاوێکی نام و خسیەگریان ڕەنگە هێندەی بینی بێت کە من لە داهاتوودا تووشی چارەنووسیی ناهەموارە بم سەیرە بەلامەوە کە کاتی خۆی مەزەندەی ئەو شتانم کردووە ڕاستە من هەمیشە زۆر بە ئاسانی خۆم داوەتە دەست فانتاسیاکانم بەڵام کاتی خۆشی و ئێستاش مرۆڤێکی ئەقلانی بووم ئالم خاڵی چیرۆکەکەدا هەست دەکەم خستنە ڕووی پوختەیەکی چیرۆکەکە پێویست بێت بەڵام پەیمانە دەدەمێ کە هێندە زوو زوو ئەو کارە نەکەم پیاوێکی گەنج لەگەڵ کچێکی گەنجا لە ناو ترامی فرۆگنەردا نیگایەکی کتوپڕە گرنە یەکتری چی ترمناڵ نین بەڵام هێشتا بە تەواتی گەورەش نەبوون و هەرگیزیش لەوە پێشێکتریان نەدیوە پاش چەند خولەکێک پیاوە گەنجەکەەوە هەستەکە کچەکە زرفێکی پڕ لە پرتەقاڵی تەڕوبڕی گەورەی لە دەزەکەوێتە خوارەوە بەهانایەوە دێت کارمەتی بدات بەڵام خراپەشکێتەوە و هەموو پرتەقاڵەکانە کەونە سەر عەرزی ترامەکە کچە گەنجەکە پێڵێ بێ عقل لەگەڵ شوێنی وەستانی داهاتوودا لە ترامەکە دابەزێ بەر لەوەی دابەزێ پێڵێ پرتەقاڵێکم ئەدەی تێ پیاوە گەنجەکەش ئەشڵەژێت و سەرێکی بۆ لە قێنێ پاش چەند هەفتەیەک لە قاوەخانەیەکدا سەر لە نوێکترە بینەوە لەوێشدا کچە گەنجەکە زەرفێکی کاغەزی گەورەی بەدەستەوەیە و لێوان لێوە لە پرتەقاڵی تەڕوبڕ پیاوە گەنجەکە چێتە سەر مێزی کچەکە دانیشێت بۆ ماوەی خولەکێک هەر تەماشای چاوی یەکتری ئەکەن وەک شتێکی بێ مانا دێتە بەر گوێ بەڵام لە ماوەی ئەو خولەکەدا زۆر بە قوڵی لە چاوی یەکتری ورد ئەبنەوە تا ئەندازەیەک قوڵایی ڕۆحی یەکتر ئەبینن کچەکە دەست ئەخاتە سەر دەستی کوڕەکە ئەویش ئەڵێ تۆ لە سمۆرە ئەچی ئەوجا کچەکە بە لال و لەنجە هەڵەسێت و بە خۆی و زەرفە پڕ لە پرتەقاڵەکەی باوەشیەوە قاوەخانەکە بە جێ هێڵێ کوڕە گەنجەکە فرمێسک لە چاوی کچەکەیا بینێ. تا ئێستاکە تەنها چوار کورتە ڕستەیان بە یەکتری وتووە کچەکە پێوتووە بێ عقل کچەکە پرتەقاڵک مەیتێ کوڕەکە ببورە ببورە هەر ئەویش تۆ سمۆرەیت هەموو شتەکانی تر فیلمێکی بێتەنگە هەموو شتەکانی تر مەتەڵێکە جۆرج. تۆ توانی ئەو مەتەڵە هەڵبهێنی من نەمتوانی وابزانم بەهۆی ئەوە بوو کە خۆم بەشێک بووم لێی ئەو چا بەڕاستی چیرۆکەکە گرتبوومی دوو کەڕەت لەسەر یەک کچەی پرتەقاڵەکە خۆی نیشانی باوکم داوە و هەردوو کەڕەتەکە زەرفێکی کاغەزی پڕ لە پرتەقاڵی لە باوەشا بووە ئەوە زۆر سیر بووە ئەو چا بەبێەوەی هیچ وشەیەک لە زاری بێتە دەرەوە دەستی خستۆتە سەر دەستی باوکم و زۆر بە قوڵی تەماشای چاوی کردووە دواتریش لە پڕێکە هەڵساوە و بە گریان و ڕۆشتۆتە دەرەوە ئەوەش هەڵسو کەوتێکی شاز بووە و جێگەی سەرنجیشە هەڵبەتە ئەگەر باوکم نەکەوتبێتە دنیای خەیاڵاتەوە مەرجیش نیە درۆ بکەن بەڵام زۆر ڕێی تێچێ کە بەرهەمی فانتاسیایان بینی بێت ئەگەر باوکم لە پڕێکا بیگوتایە کە کچەی پرتەقاڵ بەخۆی و گالیسکەیەکی گەورەوە کە چەند سەگێک ڕایکێشێت لە کارلیۆهانەوە هاتە خوارەوە ئەو ساکە گومانم نەدەبوو کە چیرۆکی کچەی پرتەقاڵەکەی تەنها خەیاڵێک بووە و وای بۆ چووم لەو کاتەی ژیانیدا بۆی هاتبێ کە بەرەو شێت بوون چووە بێگومان ئەوە شتێکە کە پێچێ تەنانەت بەسەر باشترین کەسیشا ڕووبدات و دەرمانی ئەو نەخۆشیەش هەیە بەڵام کچەی پرتەقاڵ چ فەنتاسیا بوو بێت یان ئافرەتێکی ڕاستەقینە ئەوە باشکرا دیارە کە باوکم لە ڕاددە بە دەرخلیای بووە دواتریش کە بواری ئەوەی بۆ ڕەخسا شتێکی پێ بڵێت وتی تۆ سمۆرەیت من پێم وایە ئەو ڕستەیە تا بڵێ قسەیەکی بێسوودە بەڵام خۆشی ئەو ڕاستیە ناشارێتەوە کە شتێکی ئاوها بێمانای وتووە قسەکەی بۆ تەمایی سەر سوڕمانی خۆشی بەڵام من بەڕاستی تێناکەم بۆچی کوتومت ئەو قسەی پێوت نا بابە نا من ناتوانم ئەو مەتەڵە هەڵبهێنم من نامەوێت بڵێم زۆر زانترم و قسەی لەوە باشترە زانم بەڵکۆ مەوێت یەکەم کەس بم کەدان بەو ڕاستێدا بنێم و بڵێم ئاسان نییە شتێکی گونجاو بە کچێک بڵیت کاروەکەڵێن چاوت لەسەری بێ. من لەوە پێش وتم پیانۆ لێدەم. ناڵێم پیانۆ ژەنێکی زۆر کارامەم بەڵام ئەتوانم بەشی یەکەمی سۆناتای تریفەی بتهۆڤن تا ڕادەیەکی زۆر بە بێ هەڵە لێ بدەم. زۆر جار کاتێک کە بە تەنیا دانیشم و سۆناتای یەکەمی ئەو سەمفۆنیایە ژەنم وا هەستەکەم لەبەردەم پیانۆیەکی گەورەدا لەسەر مانگ دانیشتووم و پڕ بە دڵی خۆم ئاواز لێدەم. هەستەکەم لەو کاتەدا مانگ و پیانۆکە و خۆشم بە دەوری زەویدا خولێینەوە. مەزەناکەم ئەو تۆنانەی کە لێیانەدەم لە هەموو ئەستێرەکانی کۆمەڵەی خۆری خۆماندا دەنگەیاتەوە. گەر نەشگاتە پلۆتۆ، ئەوا بە لایەنی کەمەوە، هێندە نابێت دەستم کردووە بە بەشی دووەمی سۆناتای تریفا ئەو بەشەیانم بەلاوە سەخت ترێکە بەڵام زۆر چێژی لێبینم کە مامۆستاکەمانەوە بەشە لێدات ئەو سۆناتەیە کۆمەڵێک بوو کە شوشەی میکانیکی مەهێنێتە بەرچاو کە لە بازاڕێکی گەورەدا بەسەر پلیکانەکانی داشنە سەرەوە و دێنە خوارەوە بڕیار ماوە سێهمین بەشی سۆناتای تریفەوە هەز لێ بهێنم تەنها لە برەوەش نییە کە زۆر سەختە بەڵکو بەلامۆ زۆر ترسناکیشە. بەشی یەکەمی ئەو سەمفۆنیایەم بەلاوە زۆر ناسکە و کەمێکیش ڕەشببینی پێوابینم بەڵام دۆهەمین بەشی ڕاستە خۆ ترسە خاتە دڵەوە خۆگەر بەهۆی کەشتێکی ئاسمانیەوە سەفەر بکەم بۆ ئەستێرێکی تر و بوونەوەرێکی نەگبەت لەوێ خەریکی ژەندنی بەشی سێمی سۆناتای تریفە بێت ئەوە بێ سێود و هەر ڕێک لە دوای دابەزینمەوە سواری کەشتیەکەم ئەبمەوە و ئەستێرەکە بەجێهێڵم بەڵام ئەگەر بەشی یەکەمی لێ بدات ئەو سا ڕەنگە چەند ڕۆژێک لە لای بمێنمەوە یان بەلایەنی کەمەوە ئەم وێرا لەو بوونەوەرە نزیک بمەوە و پرسیاری دەربارەی و ئەستێرە مۆسیقیە لێ بکەم کە لە سەری نیشتبوومەوە کە ڕتیشان بە مامۆستای مۆسیقاکەمانم وت بڕێکی زۆر لە ئاسمان و جەهەنەم لە ناخی بتهۆڤنا هەبووە لە پێشدا هەندێ منگە منگی کرد بەڵام دواتر وتی بە تەواوەتی ڕاستەکەی پاشانی شتێکی سەرنج ڕاکێشی بۆ گێڕامەوە لە ڕاستیە بتهۆڤن ناوی ئەو سۆناتای نەناوە سۆناتای تریفا، بەڵکو ناوی ناوە سۆناتایەکی شێوە فانتازیا. مامۆستاکەمان لەو بڕوایەدا بوو کە ئەو سۆناتایە زۆر ترسێنەرتر بێت لەوەی کە ناوبنرێ سۆناتای تریفا. هەروەها وتی فرانز لیستی ئاوازدانەری هەنگاری ناوی بەشی دووەمی ئەو سەمفۆنیایی ناوناوە گوڵێک لە نێوان دوو بۆشای قووڵدا. من خۆم پێم خۆشە ناوی بنێم شانۆیەکی خۆشی بوو کە شووشەکان لە نێوان دوو تراژیدیادا بارحاڵ با بگەڕینەوە سەر باسەکەمان کەمێک لەمە بەروتم زۆر باشە زانم کە ئاسان نییە شتێکی گونجاو بە کچێک بڵیت کە چاوی لەسەری بێ لێرەیە بێ بەڕاستیدان بەهۆیا بنێم ئەمەوێت وترێک باسی بکەم و بڵێم من خۆم لە قوتابخانەی مۆسیقاکەمدا ئەزمونێکی تایبەتیم لەو بارەیەوە هەیە من هەموو ڕۆژانێکی دووشەممان لە کاتژمێر شەش بۆ حەوتی ئێوارە ئەچمە قوتابخانێکی مۆسیقی و وانەی پیانۆ خوێنم لە هەمان کاتدا کچێک دێت کەوانی کەمانە خوێنێت وابزانم یەک دوو ساڵ لە من مناڵترە بەڵام ئەبێتەوە بڵێم کە بەڕاستی چاوم لەسەرەتی زۆر جار ڕوێات بەر لە دەستپێکردنی وانەکانمان هەردووکمان پێنج خولەک بۆ دەخولەکێک لە هۆڵی بەردەم پۆلەکاندا پێکەوە دانیشین تا ماوەیەک لەمەوبەر هیچ شتێکی وامان بە یەکتری نەوتبوو، بەڵام چەند هەفتەیەک لەمەوبەر ویستی بزانێ کاتژمێر چەندە و لە منی پرسی. هەفتەی دوای ئەوەش هەمان شت ڕوویدایەوە، منیش وتم باران بەلێزمە ئەبارێت، ئەوجا وتم کەمانچەکەت تەڕ بووە؟ لەوەندە زیاترێک نەڕۆیشتین، هەر ئەوەندە بوو هیچی تر، بەڵام ئەو نەیویست بە شێوەیەکی جددی لەگەڵما بکەوێتە قسەکردن، لەبەرئەوە منیش نەموێرا بە شێوەیەکی ڕاستەقینە بکەومە قسەکردن لەگەڵیا. ڕەنگە وەک مۆرانەیەک منی بینیبێت، بەڵام خۆ ڕیشی تێچێت کە ئەوێش حەزی لە من بێت و هەر وەک من شەرمن بێ. نازانم ماڵیان لە کوێیە بەڵام ئەزانم کە ناوی ئیزابێلایە چونکە ناوی ئەوم لە ناو لیستی ئەو کەسانەدا بینی کە بەشداری وانەی کەمان چاکەن لەم دوا دواییەدا وامان لێ هاتووە بەر لەوەی وانەکانمان دەست پێ بکات ڕۆی ناوێ دووشەمەی پێشوو نزیکەی چارێکێک هەروە دانیشتبووین و چاوەڕوانی وانەکانمانە کرد هەر وەک سەدەفی ناو ئاو بێدەنگ نین، دواتریش هەر یەکەمان بەرەو پۆلی تایبەتی خۆمان ئەچین و لەبەردەم مامۆستاکانماندا مۆسیقا ئەژەنین. هەندێ جار لەو کاتەدا کە من سۆناتای تریفەلێ دەدەم، مەزەنەی ئەوە ئەکەم لە ناکاوە خۆی بکا بە پۆلەکەمدا، ئەوجا مۆسیقاکەم زۆر کاری تێ ئەکات و لەتاوە بە کەمانچە لەگەڵمایەتەوە. بەڵام هەرگیز ئەوە ڕوو نادات. ئەوە تەنها بەرهەمی فانتازیای منە و هیچی تر. من هەرگیز کەمانچەکەیم نەدیوە لەوانەشە خۆی ئەو فانتاسیایەم هەر بۆ ئەوە بگەڕێتەوە قەتیش گوێم لێ نەبووە کەمانچە لێ بدات خۆڕێشی تێچێ لە جاڵتای کەمانچەکەیدا پامفلوتێکی تێدا بێت کێزانێت بەڵام ئەگەر وا بێت ئەوە نابێت ناوی ئیزابیلا بێت بەڵکۆ بێت ناوی کاری بێت بە کورتی و شتەی مەبەستمە بیڵێم ئەوەیە کە بەڕاستی نازانم چی بکەم ئەگەر لە پڕێکە دەسی بخاتە سەر دەستم و بە قوڵی تەماشای ناو چاوانم بکات ناشزانم چی بکەم ئەگەر لە ناکاوە دەست بکات بە گریان ئەو کاتەی کە باوکم کچەی پرتەقاڵی دیوە تەمەنی تەنها چوار ساڵ لە ئێستاکەی من گەورەتر بووە هەر لەبەرەوە تێگەم کە شڵەژاوە و لە تاوا پێیوتووە تۆ سمۆرەیت بارحاڵ وابزانم زۆر باش لێت تێگەم بابە دەکەواتە بەردەوام بە لەسەر چیرۆکەکەت.